جگە لەگەڵ هاوسەران و کەنیزەکەکانیاندا نەبێت کە ئەوە جێگەی لۆمە و سەرزەنشت نییە لە بارودۆخی نائاساییدا بەهۆی جەنگەوە ئافرەتانی مسلمان دەکەونە دەست دژمنان و دەست درێژی بێسنوور دەکرێتە سەریان دوور نییە ئافرەتانی دژمن نەکەوێتە دەست ئیمانداران ئەو کاتە تەنها یەک کەس دەبێتە هاوسەری و بەڕێزەوە ڕفتاری لەگەڵ دەکات. ئینجا شێوازی گۆشتپارەکەمان بە پەیکەری ئێسک گۆڕیوە و بە گۆشت پەیکەری ئێسکەکەمان داپۆشیوە ئەوسا لە شێوەیەکی تردا دەرمان هێناوە کە شێوەی ئادەمی زادێکی ڕێک و پێکە و ڕۆحی پێ بەخشراوە بەڕاستی خدای مەزن بەرز و پیرۆز و مبارەکە و چاکترین بەدیهێنەر و چاکترین دروستکارە. سوێن بە خودا بەڕاستی ئێمە لە ڕاسەرتانەوە حەوت چین ئاسمانمان دروست کردووە و ئێمە هەرگیز لە دروستکراوان غافڵ و بێ ئاگا نین هیچ شتێکمان لێ بزر نابێت و هیچ شتێک پشت گوێ ناخەین وأنزلنا من السماء ماء بقدر فأسكناه في الأرض درەختێکیشمان بۆ ڕواندوون کە لە کێوی تووڕ لە بیابانی سینا سەوز دەبێت کە ڕۆن و چەوری لێ دەردەهێنرێت و ئامادەیە بۆ کەسانێک کە دەیخۆن. مەبەست درەختی زەیتوونە کە هەمیشە سەوزە و تەمەن درێژە و بێ ئەرکە و کالیسیۆم و ئاسن و فسفۆڕ و ڤیتامینی جۆراوجۆر و پڕۆتینی تێدایە بەڕاستی لە بەدیهاتنی ماڵاتیشدا جێگەی سەرنج و پەندە بۆتان کە ورد ببنەوە و بەدیهێنەری جوان کار بناسن جالەوەی کە لە سکیاندا بەدی دێت مەبەست شیرە دەرخوارتان دەدەین و چەندەها کەڵکی زۆری تری هەیە بۆتان لە پێستیان لە خوری و مویان هەتا دوایی هەروەها لێشیان دەخۆن گۆشت و جگەر و سەر و پێیان بە جۆرەها شێوە ئامادە دەکەن و خواردنی خۆشیان لێ دروست دەکەن افلا تتقون. سوێند بێت بێگومان ئێمە نوح پێغەمبەرمان ڕەوانە کرد بۆ سەر قەومەکەی جا پێی وتن ئەی قەوم و گەلم هەر خودا بپەرستن چونکە هیچ خودایەکی ترتان نییە جگەل لەو ئایا خۆتان لە خەشم و قینی ناپارێزن؟ ما سمعنا بهذا فی آبائنا الأولین جا ئەوانەی کە بێ باوەڕبوون لە دەستەی دەسەڵاتداری قەومەکەی وتیان گوێی بۆ مەگرن ئەم پیاوە هەرکەسێکی وەک ئێوەیە زیاتر نییە دەیەوێت خۆی بکاتە گەورەتان ئەگەر خدا بیویستایە پێغەمبەرێک بنێرێت ئەوە فریشتەی دادەبەزاند هەروەها خاو و خێزانت جگە لەوانەی کە پێشتر بڕیاری غەرق بوونیان لەسەر دراوە جا دەربارەی ئەوانەی کە ستەمیان کرد و باوەڕیان نهێنا لێم مەپاڕێوە چونکە بەڕاستی ئەوانە هەموو نقم کراون لە زریانەکەدا فإذا استويت أنت ومن معك على الفلك فقل ئیتر کەشتیەکە لە سەر چێوی جودی لە کوردستانی باکور لەنگەری گرت. إن في ذلك لآيات وإن كنا لمبتلين بەڕاستی ئا لەو بەسەرهاتەدا چەندەها نیشانە و بەڵگەی ئاشکرا هەیە بێگومان ئێمە بە جۆرەها شێوە و لە هەموو سەردەمێکدا خەڵکی تاقی دەکەینەوە. ئەوانەی کە بێ باوەڕ بوون لە دەسەی دەسەڵاتداری قەومەکەی و بڕوایان بە پێشهاتی قیامەت و زیندوو بوونەوە و لێپرسینەوە نەبوو لە ژیانی دنیادا لە ناز و نیعمەتی زۆر بەهرەوەرمان کردبوون وتیان ئەم پێغەمبەرە تەنها بەشەرێکە وەک ئێوە لەو شتانە دەخوات کە ئێوە لی دەخۆن و لەو شتانە دەخواتەوە کە ئێوە لی دەخۆنەوە ئایا هەڕەشەتان لێ دەکات بەوەی کاتێک بمرن و ببنەوە بە خاک و ئێسک ئێوە دەردەهێنرێنەوە و زیندوو دەکرێنەوە و لە خاک دەربهێندرێنەوە؟ هەیهات هەیهات لما توعدون دوورە و زۆر دوورە ئەو هەڕەشەی کە لێتان دەکرێت بێتە دی و زیندوو بکرێنەوە. درۆ بۆ خودا هەڵدەبەستێت، ئێمەش بڕوای پێ ناکەین. قال رب انصرنی بما کذبون. ئەمیش وەک نوح وتی، پەروەردگارە، سەرکەوتنم پێ ببەخشە، چونکە ئەوانە منیان بە درۆ زانی و بڕوایان پێ نەکردم. پاشان لە دوای ئەوان چەند قەومێکی ترمان هێنایە کایەوە ساڵەها ژیان و لە ناز و نیعمەت بەهرەوەر بوون. ما تسبق من امة اجلها وما يستأخرون هەر میللەتێک کاتێک بڕیاری لەناوبردنی دەدرێت ئەو بڕیارە نە پێش دەکەوێت و نە دوا دەخرێت بەڵکو لە کات و ساتی خۆیدا ڕوو دەدات. پاشان پێغەمبەرانی خۆمانمان یەک بە دوای یەکدا ڕەوانە کرد هەر ئومەتێک کاتێک پێغەمبەری لە خۆی بۆ ڕەوانە دەکرا زۆربەیان بەرنمەکەیان بە درۆ دەزانی ئێمەش ئەو میلەتانەمان بە شوێن یەکدا لەناو برد و کردمانن بە باس و خواسی ناو خەڵکی و پند و عیبرەت دەبا و کەسانەی باوەڕناهێنن لەوە و لاترچن. بەڵام زۆربەی خەڵکی بیرو بۆچونی خۆیان بەش بەش و پارچە پارچە کرد لە بەرنامەی یەک خوداناسی لایاندا هەموو دەستە و تاقمێک بەو بەرنامە و نەخشەیەی هەیانە دڵخۆشن فذرهم في غمرتهم حتى حين جا وازیان لێ بهێنە با تا ماوەیەک لە گومڕایی و سەرلێشێواوی و سەرگەردانی خۆیاندا گیر بخۆن. أیحسبون أنما نمدهم به من مال وبنین ئایا ئەوانە وادەزانن کە ئەو ماڵ و سامان و نەوەیەی پێیان دەبەخشین دەست بەجێ ئیتر ئاه و ناڵە و گریە و زاریان لێ بەرز دەبێتەوە. لا تجأروا اليوم إنكم منا لا تنصرون لە قیامەتیشدا پێیان دەوترێت ئەمڕۆ ئیتر ئێوە چرکەتان لێوە نەیەت و هاوار نەکەن چونکە بێگومان ئێوە لەلایەن ئێمەوە هیچ جۆرە پشتگیریەکتان لێ ناکرێت. بل اتیناهم بذکرهم فهم عن ذکرهم معرضون ئەگەر حەق و ڕاستی شوێنی ئارەزووی ئەوان بکەوێت ئەوە ئاسمانەکان و زەوی و هەموو ئەوانەی تایاندایە دەشێوا و تیا دەچوو سەرگەردان دەبوو نەخێر حەق وایە ڕقیان لی نەبێت چونکە ئێمە قورآانێکمان بۆ هێناون کە یادی هەموو چاکەیەکیان بخاتەوە خۆ بەخششی پەروەردگارت بەسوودتر و چاکترە، ئەو زاتە چاکترین زاتێکە بۆ بەخشینی ڕزق و ڕۆزی. وَإِنَّكَ لَتَدْعُوهُمْ إِلَى صِرَاطٍ مُسْتَقِیمٍ بێگومان تۆ بانگیان دەکەیت بۆ ڕێگە و ڕێبازێکی ڕاست و دروست. خۆ گەر بەزەیمان پیایاندا بێتەوە و ڕەحمیان پێ بکەین و ناخۆشی و سەغڵەتیان لەسەر لابەرین ئەوە لە ستەم و سەرکەشیاندا ڕۆدەچن و سەرگەردان دەبن. ولقد أخذناهم بالعذاب فما استكانوا لربهم وما يتضرعون سوێند بە خودا بەڕاستی ئێمە تووشی سزا و ئازاری جۆراوجۆرمان کردن بەڕاستی ئێمە و باو باپیرانمان لەم جۆرە بەڵێنانەمان پێشتر پێدرابوو ئەم قسە و بەڵێنانە داستانی پێشینەکانە قل لمن الأرض ومن فيها إن كنتم تعلمون تۆش پێیان بڵێ باشە زەوی و ئەو کەسانەی کە لەسەری دەژین چێ خاوەنیانە ئەگەر زیرەک و هۆشیارن ئەگەر شت دەزانن. هەروەها پێیان بڵێ چێ جڵەوی هەموو شتێکی بەدەستە لە کاتێکدا هەر ئەو پەنا بەخشە و کەس ناتوانێت لە سزای ئەو زاتە کەس پەنا بدات ئەگەر ئێوە بزانن و شارەزابن. سيقولون لله قل فأنا تسحرون سەرەنجام بۆ ئەمەش دەڵێن هەموو ئەوانە بەدەست خودایە تۆش بڵێ کەواتە چۆن جادوتان لێ دەکرێت کە ئەمە دەزانن بل ئەتەیناهم بالحق وئینهم لەکاذبون نەخێروانیە بەڵکو ئێمە حەقیقەت و ڕاستیمان بۆ هێناون بەڕاستی نەفامان هەمیشە درۆزنن. هەرگیز خودا کەسی نەکردووە بە ڕۆڵەی خۆی و هیچ خودایەکی لەگەڵدا نییە چونکە ئەو کاتە هەر خودایەک دەچوو بەلای دروستکراوانی خۆیەوە و هەندێکی خۆی بڵند دەکرد بەسەر هەندێکی تردا ئەوسا بوونەوەر تێک دەچوو پاچی و بێگەردی بۆ زاتی خوددایە لە بەرامبەرە و شتانەوە کە خوددانەناسان هەڵی دەبەستن و دەیڵێن هەوڵبدە بە چاکترین و جوانترین شێوە پاڵ بە هەڵە و ناڕێکی و ناحەزانەوە بنیت و خەمت نەبێت ئێمە چاک ئاگادارین لە گوفتار و قسەی ناڕەوایان. وقل رب اعوذ بك من همزات الشياطين خۆت بسپێرە بە خودا و بڵێ پەروەردگارە من پەنادەگرم بە تۆ لە هەموو خەتەرە و خەیاڵ و وەسوەسەی شەیتانەکان. بەڵکو چاکە ئەنجام بدەم و کاری باشە بکەم و ئەو هەڵانەی کە لە دەستم چووە لەمەو دوا لە دەستی نەدەم بەڵام تازە کار لە کار ترازاوە شتی وا مەحاڵە بۆیە بەتوندی پێی دەوترێت نەخێر ئەوە قسەیەکە ئەو بۆ خۆی دەیڵێت بەڵکو دەبێت لە جیهانی بەرزەخدا لە نێوان مردن و زیندوو بوونەوەدا تا کاتێک زیندوو دەکرێنەوە چاوەڕێ بێت. پەروەردگارە لەناو ئاگری دۆزەخ و سزاکەیدا دەرمان بهێنە ئەگەر جارێکی تر گەڕاینەوە بۆ گومڕایی ئەوە ئیتر دیارە کە ئێمە کەسانێکی ستەمکارین قال اخسأوا فيها ولا تكلمون خدای گەورە لە وەڵامیاندا بە تووڕەییەوە دەفەرموێت چونکە بەڕاستی کاتی خۆی دەستەیەک لە بەندە ئیماندارەکانم دەیان وت پەروەردگارە ئێمە ئیمان و باوەڕی دامەزراومان بەزاتی تۆ هێناوە دەلێمان خۆش ببە و ڕەحممان پێ بکە چونکە تۆ چاکترین زاتێکی کە لە هەموو خاوەن ڕەحم و سۆزەکان مهرەبانتریت. ئەو کەسەی خودا یەکی تر بڕیار بدات و بیکاتە شەریکی خودا لە کاتێکدا کە هیچ بەڵگەیەکی بەدەستەوە نییە ئەوە بەڕاستی حساب و لێپرسینەوەی لای پەروەردگارەتی بێگومان بێ باوەڕ و خودا نەناسان سەرفراز نابن. وقل رب اغفر وارحم وأنت خير الراحمين ئەی محەممەد، ئەی ئیماندار، تۆ بڵێ، پەروەردگارە لە گوناه و هەڵەکانم خۆش ببە و ڕەحمم پێ بکە، چونکە تۆ لە هەموو میهرەبانان میهرەبانتریت.